بازرگانەکان و دەوڵەمەندەکانی سوریا لە بازرگان و دەوڵەمەندەکانی لای ئێمە زۆر خۆرتر بوون و ڕۆژانە چەندین ژەم خواردنی کوڵاویانە خوارد و ئەو خواردنە کوڵاوە لەشیانی قەڵەو کردبوو گرفتاری نەخۆشی گەدە و تەنگە نەفەسی کردبوون ئەمانە لە دوایی ناو دەرکردنی من بەبێ ئەوەی لە پێشا بچنە لای پزیشکەکانی تر یەک ڕاست ئەهات نە لای خۆم و من بە چێرت چاکمەکردنەوە و خوێنەکانم وە خوێنی بەراز کە سەری ئەبری ئەڕژاندە خوارەوە من دەرمانەکانم بە گوێرەی توانای نەخۆشە فرۆشت و ئەگەر بمزانیبایە نەخۆشێک زەنگینە دەرمانەکەم بە گران پێفرۆشت و ئەگەر بمبینیایە دەرامەتی نییە و فەقیرە زۆر بە هەرزان دەرمانەکەم ئەدا پێی و لەو باوەڕدا بووم کە ئەبێ لە دەوڵە من بسەنی و بیدەی بە هەژار بە تایبەتی ئەگەر لە چینی بەندەکان و کرێکارەکان بواە بەندەکەی منیش کاپتە دیاری لە نەخۆشەکان وەرەگرت و زۆر لە نەخۆشەکان پێش ئەوەی بێنە لای من ئەچوونە لای کاپتا کە بەهۆی ئەوە زیاتر وردبینی و یارمەتیدانی من بۆ خۆیان بەدەست بهێنن کاپتا هەموو ڕۆژێ هەندێ لە دەرۆزەکەرەکانی لە ماڵی مندا میوانداریە کرد و خواردنی ئەدا پێیان کە بڕۆن لە دەوروبەری شار باسی چارەسرە معجززە ئاساکانی من بکەن و بڵاوی بکەنەوە کە ئەم پزیشکە میسرە لە جیهاندا هاوتای نییە. من زێڕ و پارەیەکی زۆرم دەستکەوت و زیادەی ئەو زێڕ و کان زانم لە کۆمپانیاکانی کەشتیوانی ئەخستەگەڕ لە سووریا کۆمپانیای زۆر هەبوو کە سرمایەکەی بۆ بەشی بچووک دابشکرا بوو ئەم بەشە بچووکانە لەلایەن خەڵکیەوە ئەکردرایەوە بەشە بچووکەکانیش دیسانەوە بۆ چەند بەشێکی بچووکتر دابەژە بوون و ناوی یەک لە دە و یەک لە سەد و یەک لە هەزاریان لێنابوو هەموو دانیشتوانی ئەزمیر تەنانەت سوالکەرەکانیش ئەم بەشە بچووکانیان ئەکڕی و لە ئاکامدا شەریکی سەرمایی کۆمپانیاکانی کەشتیوانی ئەبوون هەندێ جار کەشتی دوای چوونە دەریاوە نقمە بوو نەگەڕایەوە بەڵام کاتی ئەگەڕایەوە قازانجێکی بەرچاو بەر خاوەن سەرمایەکانە کەوت من تا لە توانام دابوو لەم بەشانم کڕیەوە کە لە سوودەکەی بەشدار بم لە میسردا ئەم شێوەیە باو نەبوو هەر لەبەر ئەوەش کەشتی گەورەی وەک کەشتیەکانی سووریای لێ نەبوو لە وڵاتەکەی ئێمەدا لەگەڵ مردنی خاوەن کەشتێکە کەشتەکەی لە ناوەچوو بەڵام لە سووریا لەبەر ئەوەی کەشتێکە هی کۆمپانیا بوو خەڵکی لە سەرمایەکەیدا بەشدارن، مردنی یەک یان چەند کەسێک کار لە بارودۆخی کەشتیوانیەکە ناکات و لە ئەزمیر من کۆمپانیای وەهامە بینی کە پێنج سەد ساڵ بەسەر تەمەنیدا تێئەپەڕی یەکێک لە سوودەکانی بەکارخستنی سرمایەکەم لە کۆمپانیاکاندا ئەوە بوو کە هیچ کاتێ زێڕ و کانزای زۆرم لە ماڵەوە نەئەهێشتەوە کە دزەکان تەماحی تێدا بکەن و بە مەبەستی دزینی بێن و بمکوژن لە کاتێکدا کە من دەوڵەمەند ئەبووم کاپتاش قەڵەوە بوو جلوبەرگی جوانی لەبەرە کرد و لەشی بەڕۆنی بۆن خۆش ئەتراویە کرد و لەگەڵەوەشدا کە بە ساڵا چوو بوو بەڵام ژنی گەنجی لە باوەش خۆیدا ئەخەواند و زیادە خوارد و جاری وا بوو وەها لە خۆبایی ئەبوو کە تەنانەت بەرامبەر بە منیش خۆی بەش دەزانی و لەو کاتانەدا دەستم ئەدایە گۆچانەکەم و چەند دارێکی بەهێزم ئەکێشا بە شان و ملیدا ئەوەندە زێڕ و پارەم دەستکەوت کە هەندێک کات بۆ بەکارخستنی تووشی گرفت دەبووم نەمەزانی چی لەو هەموو کانزای بکەم هۆی سەرکەوتنی من دووشت بوو یەکەم ئەوەی کە لەگەڵ پزیشکە سووریەکاندا پێشبڕکێم ناکرد چونکە بە شێوەیەکی گشتی ئەو نەخۆشانم چارەسەر کرد کە ئەوان ڕوخسەتیان دابوون دووەم ئەوەی کە لە بەکارهێنانی کێردا نەترس بووم چونکە کاتێ پزیشکێکی سووری نەخۆشێکی ئیزنەدا و ئەیوت ئەمرێ خەڵکی ئەو نەخۆشیان بە مردوو لە قەڵەمەدا و ئەگەر من دوای بەکاربردنی کرد سەرکەوتنم بەدەست بهێنایە و چاک ببوایەتەوە هەموو زانستەکەمیان بەرز ئەنرخاند و ئەگەریش نەخۆشەکە بمردایە کەس بە خراپە باسی منی نەکرد چونکە ئەیانزانی نەخۆشەکە لە مردندایە لەبەر ئەوە بەبێ خەم و بێترز لە مردنی نەخۆشەکە کێردەکەم لە لەشیاندا بەکارەهێنا هەندێک کاتیش لە زانستی پزیشکەکانی سووریا سوودم وەرەگرت چونکە هەندێک لە زانینەکانیان بە تایبەتی لەبارەی بەکارهێنانی کانزاکان کە توانای گەرم بوونیان هەیە بۆ چاککردنەوەی برینەکان کەڵکی لێوەرەگیرا کاتێک کە ئەوەندە زێڕم دەستکەوت کە ئیتر هەستم کرد پێویستیم پێی نەماوە زێر لە بەرچاوم کەوت و لەوە بەدوا هەندێ جار نەخۆشە هەژارەکانم تەنها لەبەر ئەوە چارەسرە کرد کە زانیاری خۆمی پێزیاد بکەم لە ماوەی ئەم دوو ساڵەدا کە لە ئەزمیر بووم لە تەنایی ئازارم ئەچێشت چونکە ژنێکم دەست نەکەوت لەگەڵ سروشتمدا کۆک بواە و لە ژنەکانی هەموو شوێنێ بێزار بوو چونکە نەفر نەفر نەفر بە جۆرێک منی لەو ژنانە کە بۆ زێر و زی و مس بەحی لەو فێڵ چاو پێکوتنیان لەگەڵ پیاودا کرد ڕق ئەستور کردبوو کە تەنانەت بە بیستنی ناوی ئەو جۆرە بوونەوەرانە ڕقم لیان هەڵەسا لە ئەزمیر پیاوێک کە بیویستایە ژنێک بۆ ماوەیەکی کاتی بهێنێ ئەچووە پەرزگا بەڵام من کاتێک کە لە پرزگاشدا بووم سەیری ژنەکانم نەئەکرد. سوریا خوای زۆری هەبوو کە ناسراوترینیان ناوی بەعل بوو بەعل خویەکی خوێنمش بوو کە پێویستی بە قوربانی هەبوو ئەم خویە دزیکردنی ئاسایی قەدەغە کردبوو لە جیاتی ئەوە دزیەک کە فرت و فێڵی تێدا بەکار هاتبێ ئازاد کردبوو لە ئەزمیر ئەگەر یەکێک بۆ تێرکردنی سکی ژن و مناڵی خۆی ماسیەکی بدزیبایە ئەیان بردە پەرستگای بەعل و لە بەردەم ئەو خویە واتە بەعل کەرتکەرتیانە کرد بەڵام ئەگەر یەکێک زیوی تێکەڵی زێڕ بکردایە و دوایی ئەو حەڵقە کانزایی بە زێڕی پەتی بدایە بە خەڵکی کەس ڕەخنەی لێ ناگرت چونکە فێڵی تێدا بەکارهێنا و لە سووریا هەڵخەڵەتاندن و فێڵ لێکردن هوەرێکی دەستخۆشی لێکەر بوو هەر لەبەر ئەوەش لە وڵاتەدا هەموو لە ناسینەوەی زێر و کانزا وەستا بوون و کە حەڵلقەی زێریان کانزای تریان بەدەستەوە بگرتایە یەکسەر ئەیانزانی پەتیە یان شتێکی تێکەڵ کراوە خوایە مێیەکەی دانیشتوانی ئەزمیر خویەکە ناوی عشتارە کە هەموو ڕۆژێک کراسەکەیان ئەگۆڕی ئەو خویە لە پەرستگایەکی گەورە دانیشتە جێبوو لەو پەرستگایدا سەدان کیژۆڵەی جوان پێسپێردراوی ئەرکی خزمەت گوزاری ئەو بوون بەڵام ئەمانە تەنها بە شێوەیەکی ڕسمی خزمەت گوزاری ئەشتار بوون و بە پێچەوانەی ناوەکان ئەرکی ئەوان ئەوە بوو کە لە شێوەی ڕێوڕسمی خۆیان میوانداریان لەو کەسانە ئەکرد کە ئەهاتنە پەرزگەکە لە ئەزمیر پەرستگای عەشتار وەک خانووەکانی ڕابواردنی تەبەس بوو ژنەکان لەوێدا میوانداریان لە پیاوەکان ئەکرد و هەرچیەک پیاوەکان بیاندایە بەوان لە پارێزگاریکردنی عەشتاردا سەرفەکرا لە میسر ئەگەر پیاوێ لە ناو پەرستگادا لەگەڵ ژنێک کۆببوایەتەوە پیاوەکەیان بۆ کارکردن ئەناردە کانگە و ژنەکەیان لە پەرستگە دەرەکرد بەڵام لە ئەزمیر ئەم جۆرە پەیوەندیە لە ناو پەرستگەی عەشتاردا ئازادە و سریانییەکان ئەڵێن لەبەر ئەوە عەشتار ئەم کردەوەی لە پەرستگاکەیدا ئازاد کردووە کە بەم شێوەیە دەرامەتێکی زۆری دەستکەوێت و ئەگەر پیاوێ نەیەوێت بچێتە پەرستگای عەشتار تەنها ئەمایەوە یان ئەبوایە ژنی بهێنایە یان کەنیزێکی بکڕیبایە. لەوەیە لە هیچ جێگایەکی جیهان بە ئەندازەی سوریا کەنیز و بەندەی فرۆشتنی لێ نەبێ چونکە هەموو ڕۆژێ کەشتیوانەکان لە شوێنە دوورەکانەوە ئەهاتن و ئەو بەندە و کەنیزانی کە لەگەڵ خۆیاندا ئەیان هێنان بۆ فرۆشتن ئەیان نردنە بازار لە نێوان ژنەکە نیزەکاندا بەپێی ئارزوی هەر پیاوێک هەموو جۆرە ژنێک هەبوو بەهاکەیان گران نەبوو هەموو کەسێ ئەیتوانی کەنیزێ بەدڵی خۆی بکرێ و بیباتە ماڵەوە بەندە و کەنیزە کەم ئەندامەکان لەلایەن حکومەتی ئەزمیرەوە ئەکردرایەوە ئەم کۆیلانە بە بەهایەکی زۆر کەم ئەکردران و میری ئەوانی بۆ کارکردن یان جوانی نەئەویست بەڵکو مەبەستی ئەوە بوو بیان بات بۆ پەرستگای بەعل و لەوێدا لە بەردەم ئەو خوایە بیانکەن بە قوربانی ئەو حکومەتە لەو باوەڕدا بوو کە بەعل ناتوانێت تێبگا کە ئەوان فریوی ئەدەن و ژن یان پیاوێکی کەم ئەندامی بۆ قوربانیەکەن هەندێک کات کە کەنیزەکان یان بەندەکان زۆر پیر بوونایە و دان لە دەمیاندا نەبوایە کاتێک کە ئەیانویست لەو پەرستگایەدا قوربانی بکەن پارچەیەکیان بە دەم و چاوی بەعلدا ئەدا بۆ ئەوەی قوربانیەکانی خۆی نەبینێت منیش لەبەر ئەوەی دانیشتوانی ئەزمیر ڕێزم لێ بگرن قوربانیم بۆ خۆی بەعلە کرد بەڵام من لە جیاتی کوشتنی بەندە یان کەنیز بەهای قوربانیەکانم بە پارە ئەدا بە پەرزگاکە و ئەو زێڕ و پارەی من پێشکەشی پەرزگاکەمە کرد زیاتر لە قوربانیکردنی ئەو بەندە و کەنیزانە لە بەرچاو بوو ئەو ژنانی لە پەرزگای عشتاردا بوون جوانیەکی بێوێنان هەبوو چونکە ڕێوڕسم وابوو کە جوانترین کچەکانی سووریا بۆ خزمەت گوزاری لەو پەرزگایەدا هەڵبژێردران و کاتێک کە ئەگەیشتنە تەمەنی پێگەشتن هەندێ هوەری دڵڕفاندنیان فێرەکردن کە بزانن چۆن سەرنجی ئەو پیاوانە ڕائەکێشن کە دێنە ئەوێ بۆ ئەوەی زێڕ و زیوێکی زیاتریان بۆ پەرزگاکە لێبسەنن هەر کاتێ ئەڕۆشتمە پەرزگای عشتار لەگەڵ یەکێ لە کچەکانی پەرزگا ئەم بردە سەر من ئیتر ئەو سینۆهە سادە و شەرمنە نەبووم کە شەوان بۆ جێگاکانی ڕابواردنی تەبەسە چوم بەڵکو شارەزاییەکی تەواوم لە چێژ وەرگرتن لە ژنان پەیدا کردبوو ئەمزانی کە کاتێک پیاوێک ئەیەوێت لەگەڵ ژنێکدا ڕابێرێ چۆنی سوودی لێوەربگرێ دوای ئەوەی چەند جارێ چوومە پەرستگای عشتار بینیم ژنەکانی ئەوێ هەریەکەیان بە جۆرێکی تایبەتی خزمەتی میوانەکانەکەن و ئەمەش یەکێک بوو لە سوودەکانی ئەو ڕێوڕسمە بۆ دەستکەوتنی دەرامەتی زیاتر ئەو کەسانی ئەچوونە پەرزگەکە هەر جارە و بەرەو ڕووی سەرگەرمێکی تازە ئەبوونەوە و هەر ئەمە ژوای کردبوو کە دیسانەوە بۆ کات بردنە سەر بچنە ئەوێ من لە ژنەکانی ئەوێ زۆر شت فێربووم و وردە وردە لە هەڵس و کەوتکردن لەگەڵ خەڵکیدا شارەزاییم پەیدا کرد لەگەڵ ئەوەشدا کە هەر جارێ ئەچووم بۆ پەرزگە هەستم بە ئاسوودەییە کرد بەڵام لە دڵمدا لە ژنەکانی ئەوێ بێزار بووم چونکە ئەمزانی کە لەگەڵ ژنە ئاساییەکانی تەبەزدا جیاوازن کاپتا ڕۆژێکیان بە وردی ڕوانیە من وتی ئەی گەورم ئەگەر چی لاوی بەڵام لە دەم و چاوت چرچولۆچی بەدیەکرێ وتم وانە وتی باوایە هۆیەکەشی ئەوەیە کە تۆ لەگەڵ ئەو ژنانەدا ڕابێری کە لە دڵتدا خۆشت ناوێن و ئەگەر یەکێ هاو دەمەکەی خۆی خۆش بوێ لە هاونشینی کردن لەگەڵیدا پیر نابێ من لە دوشت دەترسم یەکێکیان ئەوەی کە تۆ بەهۆی هەڵسو کەوتکردنی ئەوانی لەگەڵیاندا بێگانەی پیر ببێ چونکە ئەزانی کە دۆستی تۆنین دووەم ئەوەی کە ڕووداوی نەفر نەفر نەفر دووبارە ببێتەوە و فریودەرێکی بێبەزەیی ئەسیری خۆیت بکات و دیسانەوە تێک بشکێی وتم دڵنیابە کە جارێکی تر من ناکەومە داوی نەفر نەفر نەفر و نمونەی تری وەکو ئەو کاپتا وتی تا ئەو ڕۆژی کە پیاوێک گوزەی پیاوەتیەکەی بمێنێ دوور نییە بکەوێتە داوی ژنێکی بێویژدان و تەماحکار و هەموو شتێکی خۆی لە کیس بدا من بەتەمان بۆ ئەوەی تۆ لە مەترسی ژنە دنیا پەرستەکان دوربخەمەوە کە نیزیەکت بۆ بکڕم. پێنج ڕۆژ دوای ئەوە شەو کە چوومە ژوورەکەی خۆمەوە ڕوانیم کاپتە لەگەڵ ژنێکی گەنجدا هاتە ژوورەوە ژنەکە نەمیسری بوو نەخەڵکی سووریاش بوو زیاتر لە هۆزە زەلام خۆرەکانە چوو چونکە قژی زرد و دەم و چاوی سپی و چاوەکانی شین بوو هەروەها نەباڵا بەرز و نەلاوازیش بوو سنگی بچووک بوو من وام بیرکردەوە کە ئەگەر هەموو ژنەکانی زەلام خۆرەکان وەک ئەو ژنە بوونایە سەرزەمینی ئادەم خۆرەکان لە خانەی خویەکانیش خۆشترە بوو کاپتا کاتێک کە هێنایە ژوورەکەی منەوە کراسەکەی لەبەرداکەن کە وەکو خۆمان وەک میسریەکان بێت و دوایی دەستی کرد بە باسکردنی جوانەکانی وتی ئەم ژنە کەنیزێکە کە دەریاوانەکانی ئێمە لە کەنارەکانی گەلە ئادەم خۆرەکانەوە ڕفاندویانە و من ئەمڕۆ لە بازاڕی کۆیلەفرۆشەکان لەمە جوانتر هیچ کەنیزێکم نەدی هیچ نیشانەیەکی ترس لە ژنەکەدا بەدینە ئەکرا و پێ ئەەکەنی و ددانە سپی و بریقادارەکانی نیشانەدام و هەندێ لە ئەندامەکانی تری لەشی کە ئاماژە پێکردنی جوان نییە ئەو ئیشارەتی بۆ کرد و من بۆم دەرکەوت کە هەتا ژنێ لەو گەلە چێوی و زەلام خۆرانە نەبێ بەو شێوەیە بێشەرم نابێ ئەم ژنە بە زووی بە شێوەیەک خۆی بەمنەوە گرت کە بوونی ئەو ببووە زەحمەتێکی بەردەوام بۆ من چونکە ئەو ئەیویست هەمیشە بۆ هەر شوێنێ ئەڕۆم لەگەڵمدا بێ بەڵام من کە لە دەست و پێگریەکەی بێزار بووم ئەوم بە کاپتا بەخشی بەڵام ژنەکە لەگەڵیدا هەڵی نەکرد و لە کاپتای ئەدا و لە لای ئەو هەڵەهات و ئەهاتە لای من کاتێک کە من لێم ئەدایەوە خۆشحاڵە بوو ئەیوت لەبەر ئەوەی تۆ بەهێزتری باشتر دەتوانی لەگەڵمدا ڕابێری پەیوەندەکانی ئێمە و ئەم ژنە بەم شێوەیە بەردەوام بوو تاوەکو ڕۆژێ یەکێ لە پاشاکانی سووریا کە باسم کرد ژمارەیان زۆرە گەیشتە ئەزمیر و بۆ چارەسەر هاتە لای من و کە چاوی بە کەنیزەکەم کەوت حەپەسا من وا تێگەشتم کە ڕەنگە سپیەکەی پێستی و قژە ئاڵتونیەکەی بوو کە زیاتر سەرنجی ڕاکێشا چونکە کەنیزەکەی من لە دیدی ئەو پاشایە کە هەرگیز ژنێکی بیانی نەدی بوو بوونەوەرێکی سیر هاتە بەرچاو من کە بینیم چاو لە ژنەکە هەڵناگرێ بە ئەوم ناساند و بە کەنیزەکەم وت خواردنەوەی بۆ بهێنێ و دوای ئەوەی پاشا زانی کەنیزیمنەوتی سینۆهە ئەمەوێ ئەم کەنیزە لە تۆ بکڕمەوە و هەرچەندت بوێ لە باتی ئەو زێڕ و کانزات ئەدەمێ هەتا ئەو ڕۆژە لە دەست و پێگیری کەنیزەکەم بێزار بووم کە وەک سێبەر بەردەوام بەدوامەوە بوو بەڵام هەر ئەوەندە کە زانیم ئەو پاشایە داوایەکە لام حەیف بوو ئەو کەنیزە جوانی خۆمی بدەمێ چونکە ئەمزانی هەرچۆنێ بێ هەندێشەوە پێویستم پێ بوو ئەگەر ئەوم لەلا نەبوایە ناچارە بووم بۆ پەرستگای عشتار بڕۆم و لەگەڵ ژنەکانی ئەوێدا جووت بم جگە لەوەش هەر ئەوەندە ئەو پاشایەت داوای کەنیزەکەی کردم ئیتر زێر و بەهاکەی لەلام زیادی کرد چونکە تا کاتێک کەشتومەکی مرۆڤ کڕیاری نەبێ لە بەرچاویدا بێبەهایە بەڵام هەر ئەوەندە کڕیارێکی بۆ پەیدا بوو ئیتر دێتەوە بەرچاوی. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسراتەکانتان پێشکەشەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار